دوومان ئەزانین کە خان تەعال بۆ بەندگی و عەبادەت خەرقی کردن بەندگیش ئەوە کرێت کە ئینسان ڕەوی بەرنامەیەک بێت کە خوان تەعال بۆی دایناوە ئەو بەرنامەی کە لە کتێبەکەیان نردوێت کەوابوو بۆ ئەوەی کە ئینسان بتوانێت ڕێگەی بەندگی بگرێ ئەبێ بزانێت کە ئەو کتێبەی کە خوا متعال نردوێتی چی دیان دیارەکە کتێبەکەی خۆی متعال یانە قورآن بە زمانی عەرەبیە و هەموو کەس ناتوانن کە عەرەبی فێر بن تا خۆیان بتوانن لە کتێبەکە بۆ خۆیان ئیسفادە بکەن و لێ حاڵی لەبەر ئەوە واجبە لەسەر ئەوانەی کە توانایان هەیە فێری زمانی عربی ببوو دوای ئەوە کەوایان لێ هات کە لە بەرنامەی خوا لە کتێبەکەیان حاڵی بن وەریگێڕنەوە و بیگەیەنن بە خەڵکی ترا بەو کەسانەی کە ناتوانن خۆیان بۆ خۆیان لە قورئان ئیستفادە بکەن جا بەم بۆنەوە خۆمان بە مەسئول ئەزانین کە لە هەندێکا کە توانامان هەیە ئەوەی کە لازمە و پێویستە بۆ هەر ئینسانێک کە بیاوێ ڕێگەی بەندگی خوا بگرێ ڕۆشنی بکەینەوە بۆ ئەو کەسانەی کە بڕوایان هەیە بەوەی کە ئەم قسانە لە ڕووی دڵسۆزیەوە ئەیکەین بۆیان وە کەسانێک کە بۆیان نکراوە کە ڕێیان بکەوێتەوە ئاوەها شتانێک یا لە هەمووی ئەو شتانێکە باسی لەکرد هەر لە ئێستاوە داواکەین لە هەر مسلمانێکە بڕوای بە دڵسۆزی هەیە و بڕوای بەوە هەیە کا قەستمان خۆشببختی و سەربەرزی ئەو کەسانەیەکە ئەم قسانیان بۆکەین ئەوانیش بەپێی توانای خۆیان هەوڵبن بۆ ئەوەی کە بە خەڵکی ڕاگەیەنن و ئەگەر هەر مسلمانێکە توانای بێ حەدی ئەقل دە نەفەر سێ بگەیەنێت و حاڵیان بکە لەم باسانی کە لێرە بکرێن کارێکی زۆر بەندەگی بۆ خوا ئەوەیە کە ئینسان لە ژیانیا ئاوا بێت کە خوا پان لێداواک ئەو فەرمێ ئەبێ بڕات بە چی بێ بڕای بەوە بێ ئەبێ بزانی کە چی هەیە ئەوە بزانی بزانی کە چی نیە ئەوە بزانی ئەبێت چی بکەی ئەوە کە ئەبێت چی نەکەی ئاوە ئەگەر ئینسان لە ژیانیا ئاوا بوو کە خوانتەعاال ئەفەرمێ ئەوەی کە ئەو لێ داوا ئەکا لە ژیانە ئەوەی کرد ئەوە بەندگی خۆی کردو ئەگەر خیلافی ئەوەی کردیە بە هەموو ژیانیان ئاوا نەبوو کە خوا لێی داوا ئەکا یان لە بازێکیا بوو لە بازێکیا نەبوو ئەوە ئەوە نیە کە خۆ لێ داواکە و بەندگی خوان تەعالی نەکرد و ئەبێت بزانێکە لێ خەبوو ناکرێەوە لە کەسێک پێشەوەکە هەموو فرسەتی لەدەست دەرەچێت ئاگادار بوو ئالەمە چارەی خۆی بکاو گەڕێتەوە تەوبە بکارە لە خوای تەعالا بڕیار و تەسمیم بێ لەسەر ئەوەی کە لە هەموو ژیانیا بێ بە فەرمانی خوای تەعال بێەوە بزانێت چی لێداواکە کە ئاوها بێت و ئاوا کەمێ ڕۆشنتر بەندەگی خوای متعال ئاوا ئەبێت کە ئینسان پێش لە هەموو شت ئەوە بزانێکە لە ژیانە هەمیشە نیازمەند بە خوایە کە خاوەنێت هەر هەناوێک لە ژیانیا هەڵی ئەگرێ نیازی پێی هەیە و دەبێت شتانێک لە لایەن خوای متعالەوە بۆی ئامادە بکرێن و لە دەستڕەسیا قرار بکرێن و هەروا لە هەر هەناوێکا کە هەڵی ئەگرێ کۆسپ و مانع و زۆر یەنە ڕێگەی کە ئەگەر خوای متعال ئەو کۆسپ و مانعانە لەسەر ڕێلا نەبا ناتوانێ هەر ناوێدن کەوابوو هەم لە ئامادەکردنی ئەو شتانە کە پێویستە بۆی نیازی هەیە بە خوا و هەم لە لابردنی ئەو کۆسپ و مانعانە لەسەر ڕێگەیە نیازی دەی دوای ئەمە کە خۆی ئاوەها ئەناسێ ئەزانێ کە ئاوەها مەخلوقێکە کە هەمیشە نیازی هەیە بەوەی کە خوای متعال شتانێکی بۆ ئامادە بکا وەک کرۆس و مانعانێک هێنە سەر ڕێ و لەسەر ڕێ لایان بە خوای خۆی ئاوەها ئەناسێ کە هەر شتێک کە نیازی پێبێت بۆی ئامادە ئەکا توانای هەیە کە بۆی ئامادە بکاوە هەر شتێک کەم کۆس و مانەعەکەیە بەسەر ڕێوێ ئەتوانی لای بارەسەر ڕێت ئەمە لەبارەی خۆی متعالەوە ئەمە ئەوە شتێکە کە ئەوێ بیزانێت توانایی هەیە لەسەر ئەوە کە هەرچێک نیازی پێێتی بۆی ئامادە بکە و هەر کۆست و مانە و زەرەر و زیانێک هەیەتە سەر ڕێگەی لایبا وەختی ئەمانەی زانی نەتیجەی ئەوە ئەبێت کە هەموو گیانی هەموو وجودی پڕبێت لە ئومێد و مەیل و ڕغبەت بۆ لای خۆی متعال هەر ئومێدی بە ئەو بێت و هەموو گیانی ئومێد بێ بە ئەو کە لە ڕێگەی ژیان یا هەرچێک کە پێویستیە بۆی ئامادەکە و کۆست و مانعی کرێتە سەر ڕێگەی لای ئەوە دوای ئەوە بیری ئەمەیش ئەبێ بکاتەوە ئینسان کە خوای متعال هیچ شتێک بەبێ حکمت ئەنجام نادا کارێکی بێهودە ئەنجام نادا هەر شتێک کە ئەیکا لەبەر حیکمەتێکە و فایدەیەکی تیایە و بە تایبەت لەگەڵ ئینسانە هەر کارێک کە بۆ ئینسانی ئەکا هەر شتێکت لە ئینسان داوا ئەکا کە بیکا یا هەر شتێک کە بۆی ئەنجام ئەدا حتمما یا بۆ ئەوەیە کە سوودێک بە ئینسان بگەیەنێ یا ئەوەی کە زیان و زەرەرێکی لێ دوورخەم دەی لەبەر ئەوەی کە خۆی متعاال کاری بێهودە ناکە هیچ شتێک کە نابەجێ بێت نایکە هەر شتێکە بەجێ و حکمەتی تایە وەزیفەیەک ئەدا بکا مەسئولیەتێک بگرێتە وەختەی خۆ حەتمەن لەبەر ئەوەی کە خوای متعال هەر کارێ ئەکات بەجێ و بە حکمەتە وەکاری بێهودە ناکا وەختێ قەراری داوە ئینسان هەرچی پێویستە بۆی ئامادە بکاوە هەر کۆسێ هاتە سەر ڕێگەی لایدا حەتمەن شتێکیشی لێ داواکە لێ داواکە کە لەو پێویستیانەی کە بۆی ئامادەکە و هەروە لەمەی کە کۆسپ و مانعەکان لەسەر ڕێگەی لاوە استفادەی دروستکە و ڕێیەک تایبەت بگرێتە بەر و لە ڕێیەکەوە بڕات کە خۆی بۆی دیارەکە بۆ ئەو گا بە سەرنجامێک و گا بە عاقبەتێک کە خۆی بۆی دیاری کرد و هەروا کە دەسەڵاتی هەیە ئەو هەموو شتەی کە ئینسان نیازی پێهێت ئامادەی کرۆ بۆی و کۆست و مانع و مشکلاتێک کەێنە سەر ڕێگەی لەسەر ڕێلا بردو هەروایش دەسەڵاتی لەسەر ئینسانەوە هەیە ئینسان ناتوانێت لە دەستی دەرچێت ئەگەر گەرەکی بێ لەو شتانە ئیستفادە بکا کەڵکیان لێ وەرگرێ بەڵام ئاوەها نەبێ کە خوا ئەیەوێ لێ وابزانێت کە لە دەستی دەرەچێت و خوا لە دوایە محاکەمەی ناکا و لێ ناپرسێتەوە کە چیت کرد و چیت نەکرد ئاوەها نییە خوای متعال هەروە کە ئەو شتانەی بۆ ڕێکخستووە ئەو مشکڵات و کۆسانەی لەسەر ڕێگەی لابردووە هەروایش دەسەڵاتی تەواوی بە سەریەوە هەیە و ئینسان لە دەستی دەرناچێت و حتمما لە دوا ڕۆژە سوالی لێکا لێ پرسێکە من ئەو هەموو نعمەتم لە اختیاری تو قەراردا ئەو هەموو مشکلات و کۆسپانم لەسەر ڕێدا برد بۆ شتێک بوو بێزانم ئەوەی کە من لێم داوا کردی ئەنجامت دا کردت یان نەکرد دەی وەختێ ئینسان بیری ئاماکاتەوە کاخوای تعال بێهودە هیچ شتێک ناکا کەوا بۆ حتممە لێ ئەپرسێتەوە و محاکەمەیەکە لەسەر ئامەی کە بۆی کردووە لێرە شتێکی تریش ئەزانێت ئەوش ئەوەی کە خوای متعال مالک و ساحەبی ڕۆژێکە کە لەو ڕۆژە لە ئینسان ئەپرسێ محاکمەی ئەکا دەیکێشێتە دادگا و لێ داوا ئەکا کە جوابی ئەوە بداتەوە کە چی کردۆ چی نەکردوە لە ژیانە ئەم هەموو نعمەت و ئیمکاناتی بۆ تەهیە کردو ئەو هەموو کۆسپ و مانعانی لەسەر ڕێگەی لابردو ئەبێ جواب باتەوە کە ئەمانەی بۆ کراوە ئیسفادەی دروستی لێ کردوون کەڵکی دروستی لێ وەرگتون یانەی کردوون کە دیارە لە پێی ئەوەی وا کردوویەتی ئەگەر ئیسفادەی دروستی کردێ یا نادروست ئیسفادەی لێ کردن بە پێی ئەوەی کە کردووە لە ژیانە ئاوا جێزا و پاداشی ئەداتەوە ئەیگەێنێ سەرنجام و عقاق دەتێکرد حەتمەن تووشی ئەبێت و لێی ڕزگاری نابێت ئەگەر ئاوا کە خی متعاال لێ داوا کردووە ژیانی بەسەر بردبێت پاداشێک کە انشاءله لە دوایی لە تەفسیر قسەکەین پاداشێکی پێدرێتەوە کە متابق و مناسب بێ لەگەڵ ئەو ژیانێک کە بەسەر بردووە و ئەگەر بە جۆرێکی تر ژیانی بەسەر بردێ نەر ئابە و جۆرەی کە خۆی متعال لێداوە کردووە ئەوەش سزا و جەزارێکی وای پێدرێتەوە کە هەروە مناسب و متابق بێ لەگەڵ ئەو ژیانێکە کردێت لە یەکێک ئینسان ئەمەی زانی کە سەرەنجام و دواڕۆژی لە دەست خوای متعالایە و لە دەستی دەرناچێ ئالێرەشا هەموو گیانی هەموو وجودی ئەبێ پڕ بێ لە ترس و لە ئەزانێ ڕۆژێک دێتە پێشەوە کە لەو ڕۆژە ئەکەوێتە بەر ئەو محاکەمە و ئەو لێپرسینەوانە و چۆن ژیانی بەسەر بردو ئاوەها جەزا و سزای دەست ئەکەوێتەوە متابق و مناسبی ئەوە زۆر ڕۆشنەکە ئەگەر ئینسان هەر کەمێک بۆ خۆی دڵی بسووتێ و بە تەواوی لە غەفڵەتا نەبێت و کەمێک هۆشی بە خۆیەوە بێت ترس و لەرز هەموو گیانی داگیر ئەکا هەموو وجودی داگیر ئەکا بە جۆرێک کە ئیتر حازر نابێت کە ئاوەها بکا کە لەو ڕۆژە لە ئەو محکەمەی کە چاوەڕوانی ئەکات بە سەرشۆڕی و بە ڕوڕەشی دەربێت و تووشی بەدبەختی و ئەتوانێ هەر کۆرسێک کە بێتە سەر ڕێی لەسەر ڕێی لایبا و سەرەنجام و عاقبەتیشی لە دەستیایە لە دەستی دەرناچێ جا هەموو گیانی پڕ بوو لە ئومێد و لە ترس ئالێرا ئینسان هیچ ڕێیەک لە بەرپێ خۆیان نابینێن مەگەر ئەوەی کە لەگەڵ خاوەنەکەی خۆی پەیمانی بەندگی بەست کە خوایە تۆ هەرچێ کە من نیازم پێیەتی بۆت ئامادە کردووم، هەر کۆسپ و مەعنایەک کە یەتە سەر ڕێم ئەتوانی لای بەی و کارێکت کردووە کە لاچێ وا جۆرت کردووە کە لەسەر ڕێم لاچێ و ئەیسزانم کە دوایە لێپرسینەوە هەیە و دادگا و مەحکەمەیەک هەیە و لە دەست دەرناچێت دەی ئەوە من عهد و بەڵێن و پەیمان ئەدەم لە تۆکە تۆ چۆن ئەفەرمووی ئاوا بوو جا دیارە خۆیان تەعالیش هەر فەرمانێکی پێدا بۆ ئەوەی پێدا کە ئەم ئینسانە لەو ئیمکانات و نیعمەتانە دروست کەڵکۆ بگرێ و استفادە بکە ئاوا کە خوای متعال لێی داوە ئەها ئاوا کەڵکیان لێ وەرگرێ کە هەر بۆ خۆی مەنفعاتەکەی و سوودەکەی هەر بۆ خۆی ئەگەڕێتەوە ئەگەرنا بۆ خوای متعال نە سوودێکی دەست ئەکەوێ بەوەی کە ئینسان بەندگی بکا و نە تووشی زیان و زەرەر ئەبێ بەوەی کە ئینسان لە ڕێی بەندگی نابێ مام تەعال فەرمانی پێدا کە ئاوا ئیستفادە بکە، ئاوا کەڵک وەرگرە لەو نیعمەت و ئیمکاناتە، ئاوا مەکە، ئاوا بە، ئاوا مەبە. بەندگی و عیبادەت ئەمەیە کە ئەم ئینسانە پەیمان ببەستێ لەگەڵ خاوەنەکەی خۆی کە هەرچی تۆ ئەفەرمووی من ئاوا ئەکەم. هەروەک هەر ئیش و کارێکی تر هەر تەنها بە کۆیەکی خوای متعالەکە ڕێگەکەوێت لێک هەناویش ئینسان ناتوانێت هەڵگرێ بەبێ ئەوەی کە خوای متعال کۆمەکی بکە بەو چون ئامازانێ کە ئەگەر خوا کۆمەکی نەکا یەک هەناویش ناتوانێت هەڵگرێ هەر لەو کاتا کە پەیمانی بەندگی لەدا بەخوای متعال لێکی داوا ئەکا کە کۆمەکی بکە بۆ ئەمەی کە بتوانێ لە ڕێگەی بەندگیە هەناوەکرد کە عەرزی خاوەنەکەی خۆیەکە خوایە من ئەوە نێرە لا حازرم تۆ چی ئەفەرمی ئەوا بکەن بەڵام ئەیزانم کە ناتوانم یەک هەناوی شەڵگرم بەبێ کۆمەکی خۆت جا ئەمەوێ لە خۆت کۆمەکم بکەیت هەرچیە کە پێویستە بۆ ئەوەی کە بەندگی بکەم بۆم تەهیە بکەیت بۆم ئامادە بکەیت و هەر کۆس و مانعێک کرێتە سەر ڕێم نایەڵێ بەندگی بکەم ئاوا بم کە تۆ ئەفەرمووی لەسەر ڕێم لابێت ئەوا من ئەوەی کە لە دەستمایە ئەوەیە کە پەیمان بەم و بەڵێن بەم و تەسلیم بگرم و عزم بکەم لەسەر ئەوەی کە ڕێگەی بەندگی بگرمە بەر جا دوای ئەوەی تر ئەزانم بە دەستی تۆیە ئەگەر کۆمەکم کە ئەتوانم ئەگەر نەیکەم نەیکەی ناتوانم جا داوار لە یەکم کە کۆمەکم ئەمە ئەبێتە کورتەیەک لە ئەوەی کە ئینسان لە ژیانە لەو ڕۆژەوە کە باوەدا بێت بە عقلەوە لەگەڵ یایەتی تا ڕۆژەکە لە دنیا خلاصە و کورتەی ژیانی ئینسان ئینسانێکە ئەوێ بەندەی خوابێ ئامە خوای متعال ئاوا بناسێ کە وتمان و دەرونی پڕ بێ لە ئومێد و لە ترس و دوای ئەوە بە پەیمان و عهدی بەندگی لەگەڵ خوای خۆی بەستەوە بیکاتە شت و پەنای خۆی و داوای کۆمیک لێکە بۆ ئەوەی کە بتوانێ ئەو ڕێگەی بەندگی بێت و بەرو پیاچ جا ئەگەر ئینسان ئاوا ئاوای لێهات ئاوا کە وتمان خوای متعالی ناسی و ئومێد و ترس دەروونی داگیر کرد و پەیمانی بەندگی لەگەڵ خوای خۆی بەس و داوای لێ کرد کۆمەکی بکا بۆ ئەوە ئادەمە ئەو ئافەت و دەردانەی وا ڕوو ئەکەنە ئینسان ئەو خەتەر و بەڵایانە کە ئینسان گرفتاریان ئەبێت و پێیان لەبێ نەچێ نابود ئەبێ ئەوانەی لێ دوورەکەوێتەوە و سەلامەتی بۆ پیا ئەبێت و سالم ئەبێت لەو ئافەت و بەڵایانە کە هەر ئا لەبەر ئەوەیش بەو بەرنامەیەی کە ئینسان بۆ بەندەگی کردنی خوای متعال قبولی ئەکات و ئەو ڕێگەی کە ئەیگرێتە بەر بۆ لای خوای متعال بەوە ئەوێژرێت ئیسلام ئیسلام یانی ئەوەی کە ئینسان خۆی لە ئەو ئافەت و بەڵایانەوە ئەگەر تووشی بێن لەبێنی ئەبن خۆی لەوانە سالم کات و ڕزگار کە کە ئافەتەکان بابم جۆرە ئینسان ئەگەر وایزانی کەسێکی تریش هەر وەک خوای متعال ئەتوانێ شتێک لەوانەوە ئینسان نیازی پێەتی ئامادەی بکا بۆی نەفعێکی پێ بگەێنێ یا ئەتوانێ کوسبێک لەسەر ڕێ ئینسان دابا زیان و زەرەرێکی لێ دوور خاتەوە ئەگەر وای زانی ئەمە ئەکا یا ئەوە ئەکا ئەتوانی یەکێک لەمانە بکەم جا ئومێدی پێ پیا کرد بە غێری خوا ئەوە تووشی ئافرەتێک بووە کە نابودیەکە یا ئەگەر وای زانی غێری خوا کەسێکی ترش دەسەڵاتی بەسەر وایە و ئەتوانێت تەسیر بکە ئەتوانێت سەرەنجام و عاقبەتی بە جۆرێک بگرێتە ژێر دەستی خۆی و بیگۆڕێ بەلایەکە ئەگەر وای زانی غێری خوا کەسێکی تریش ئاوا دەسەڵاتێکی بەسەریەوە هەیە جا ترسی غێری خوایش کەوتە دڵی ئەوە ئەم تووشی ئافرەتێک بووە کە نابودی ئەکاو لە بیندا کە بەشێن ئام ئافرەتانە ئافرەتی تریشێ وەختێک وای زانی کەسێکی تر غەیری خوایش ئەتوانێ نەفعێکی پێ بگەیەنێ، شتێک لەوانەی وا پێویستیە بۆی ئامادە بکا، زەرەرێکی لێ دەفع بکا، لێ دوور خاتەوە، کۆسپێک لەسەر ڕێی لابا جا پەیا کرد، یا وای زانی غەیری خوا کەسێک تریش هەیە کە دەسەڵاتی بێ و بتوانێ لە عاقبەت و سەرنجامی ئینسانا دە خاڵەتوکا وەختێک ئاوای لێ هات ئافەتێکی تریش ئەویش هەر وەک ئەمان گەورە ڕووی تێکا ئەویش ئەوەیە کە حازر ئەبێن فەرمانی غێری خۆش قبول بکا لە ژیانیا هەروا کە بەندگی بۆ خواکە لە بەعضێک لە ژیانیا لە گۆشەیەک یا لە چەند گۆشەیەک لە ژیانیا هەروایش مەجبورە بێت بۆ غێری خۆش بەندگی بکەوە لە بازی شتا فەرمانی غێری خۆش قبول بکە و ئاوا بکە کە غێری خوا لێوێ نەفعێکی پێ بگەیەنێ و شتێک لەوانەی کە نیازی پێیەتی بۆی ئامادە بکا و ئەتوانێ کۆسپ و مانعێک لەسەر ڕێی لابا و زیان و زەرەرێکی لێ دوورخاتەوە زۆر ڕۆشنە کە لە ئاوا وەزعێکا داوای کۆمەک لە غێری خواکا و غێری خواکا بە فەریادڕەسی خۆی کە ئەمەیش ئافرەتێکی ترە کە هەروەک ئەو ئافرەتەکانی تر ئینسانی پێ لەبیر نەچێت و بەدبەختی دونیا و ئاخرەتە ئەمە ئەو ئافرەتانەن کە لە ژیانا ڕوو ئەکەنە ئینسان ئەڵبەتە ئافرەتی زاهری هەن کە ڕوو ئەکەنە لاشەی ئینسان ئەم جۆرە نەخۆشیانەکە یان ناسن کە ئەوانە لەچاو ئائەم ئافرەتانەوە ئەوتوان هیچ نین و چارەسەرکردنی ئەوانە زۆر ئاسانە ئەم ئافرەتانن کە ئەبنە سەبەبی بەدبختی دنیا و ئافرەتی ئینسان بەو ئیسلام ئەوەیە کە ئینسان خۆی سالم بکا خۆی ڕزگار بکا ئا لەم ئافەتانە موسڵمانی ئا بماوێژێ و کەسێک پێ ئەوێژرێ موسڵمان و موسلیم کە ئاوای کردێ لە خۆی یانێ ئەڵێ زانیبێ کە هەر خوا ئەتوانێ نەفعێ بگەیەنێ بە بەندەی خۆی و ئەوەی کە نیازی پێەتی بۆی ئامادە بکە هەر خوا ئەتوانێ کۆسک و مانع لەسەر ڕێی بەندەی لابە هەر ئەوە کە دەسەڵاتی بەسەریەوەیە و ئەتوانێت بە هەر لایەکە کە بێوێ بیبە تا هەر ئۆمێدی بە ئەو بێ و هەر ترسی لە ئەو بێ و پەیمانی بەندگی لەگەڵ ئەو و هەر لەگەڵ ئەو ببەستێ و قەولی پێباکە ئەوەی کە ئەو لێداواکە لە ژیانە ئەمما ئەگەر یەکێک لەو ئافەتانە کە بەیانمان کردن یەکێک لەوانەی توش هات ئەوە ئەگەر چی ناویشی مسلمان بێت و بە کورتی باسی ئەوەمان کرد کە بەندگی چییە و ئیسلام و مسلمانی چییە و لە چ کاتێکانسان پێوێژە مسلم و مسلمان و لە کاتێکا ئینسان بەندەی خوا بێت و کەی بەندەی خۆمان و لە سەرەتای شەوتمان کە بەندەگی کردن بەوا بێت ئینسان ڕوو بکاتە کتێبەکەی خۆ و بەرنامەکەی خۆ بزانێت لەو کتێبە چی بەیان کراوە و چی ڕۆشن کراوەتەوە ئەوە قبول بکە و ئەوەی کە پێویستە بڕای پێبێنێت بڕای پێ بێت و ئەوەی کە لەوێ داوا کراوە کە بکرێ ئەوە بکات و ئەوەی کە هەم تاعی سەرنەتی نیکا نیکا ئەگەر ئەوە بکات و تەنها لە کاتێکدا کە ئەوە بکە ئەتوانێت بەندەی خوا بێت و ڕێگای بەندەگی بگرێت جا ئەمەش ئەمەیکە ئینسان ڕوو بکاتە بەرنامەی خوا و کتێبەکەی خوا و ڕێگای بەندەگی خۆی بناسێت و ئەو ڕێگا بگرێتە بەر شتێک سادە و شکۆڵە نییە کە ئینسان بتوانم گوزەشتی لێ بکەم و خەریکی نەبم چی ئەبێت وەک شتێکی دنیایی لەوانەیە کە ئینسان ئەتوانێت لە سوودێک کە تایە یا لە سوودێک کە تایە سەنعەتێ وەک کەشاوەرزی یەکێک لەو کارە دنیایانە لەو ئیشە دنیایانە بواە کە ئینسان لەبەر ئەوەی کە سوودەکەی هەرچێک بێت هەمیشە نابێت یا لەبەر ئەوەی کە زیانێک کە لەوێەوە تووشیە بێت هەرچێک بێت هەمیشە نابێت ئەتوانێت کە خۆی پێوە خەریکنەکان گەر شتێک وا بۆە لە حاڵە کراکات ئینسان مبالاتی پێ نەکات و ئەهمیەتی پێ نەداوە خەریکی شتێکی تر پێرەوی هەوس و ئارزو کرد بێت چیکە پێ خۆشەبیکەوە ئێستا خۆش ڕایە بوێرم و ئەوەی کە هەوسم لێم داوات ئەوەکەم لەلایەکەوە لەو ڕێشەوە بەدبەختی دنیا و ئاخرەتە ئینسانێکە کەمێک دڵسۆزی خۆی بێت خۆزێک خۆشی بەخۆیەوە بێت هەر کەس ئیجازە بەخۆی ناداکە هەروە سادە و بێمبالات ڕووبەرووی ئەم قضیە و مەسەلە بێت و وەک مەسەلەیەک دنیایی وەک کار و ئیشێکی دنیایی لەگەڵ ڕووبەروو کەوابوو بەرنامەی بەندەگی لێوەرگرێت کە لە ژیانیا بەندە بێ ئاوا کە خوا لێ داوا ئەکەن و هەر بەو جۆرە کە خەلقی کردوە بۆ بەندەگی ئەوەکە بەندەگیش دەنگەنی بەو مانایە نییە کە ئینسان ئاواکە مەشهورە لەناو خەڵکا و ئاواکە زۆربەی خەڵک و ئازانن نوێژێک کا و ڕۆژویە بگرێ و حەجێک کا و شتان ئەلم جۆرە ئیشانە بکا و ئیتر لە باقی ژیانیا لە ئیش و کارەکانی تری ژیانیا هەر چۆنێکە خۆی پێ خۆشە ئاوا بێ یا فەرمانبەردار و تابعی قانون و بەرنامەی تر غێری بەرنامەی خۆ بەندگی ئەوەیە کە ئینسان لە هەموو ژیانە چ لە ژیانی شخصی خۆیە چ لە ژیانی خانەوادەگیە چ لە ناو کۆمەڵ و جانەها چ لە مەجالی سیاسەتە چ لە بە ئیستلاحی خەڵک ئیقتساد و لە مەیدانی کەسب و کارە لە هەر شتێکە ئاوەها بژوڵێ و ئاوا بێت کە خۆیان تەعالی لێداوە وەختێک بەندەی خوا بێ کە لە هەموو ژیانیان فەرمان بردار و متیعی فەرمان خوا بێ ئەگەر نا ئەگەر لە بڕێک لە ژیانیا فەرمان برداری فەرمانی خوا بوو لە بڕێکی ترا بە مەیلی خۆی وە بە پێقال و بەرنامی غێری خوا بووە ئەوە لی قبول ناکرێ و بە بەندەی خوا حساب ناکرێ ئیزن لەگەڵ خوای متعال ئەبێ عەلاقە و ڕابتەی جۆرێک بێ لەگەڵ خۆی بڕێک مەسئولیەتی هەن بڕێک وەزیفەی هەن لەگەڵ خانەوادەی لەگەڵ خەڵک و لەگەڵ نظامێک کە حکوومەت ئەکا و ئەو نامەت و ئیمکاناتێکە بە متعال لە اختیاریان قەراری داوە لەگەڵ هەموو ئەمانە ئینسان سەرکاری هەیە و بۆ هەر کام لەمانە لە هەر کام لە ئەم ڕۆشانی ژیانیا بڵێک دەستور و فەرمان بۆ هاتوو لە تەرەفی خوێن تاالەوە کە ئەبێ لە هەمووی ئەمانە تابە و فەرمانبووداری فەرمانەکانی خوا بێت کە کەڵک وەرگرتن لە ئەم نیعمەت و ئیمکاناتە بکێشێ و تەرکی زیندەگی بکا و بڕوا لە گۆشەیەکا هەر خەریکی نوێژکردن و ڕۆژوو گرتن و ئەو جۆرە شتانە بێ هەر وەک لە پێشا وتمان بەڵکو هەروا کە پێشتر وتمان بەندگی ئەوەیە کە ئینسان لەو ئیمکانات و نیعمەتانەی کە خوا بۆی داناوە ئیسفادە بکە بەڵام نە هەر چۆنێک کە ئەوە سوارزوو خۆی پێیاوە ئاوا کە خوای متعال بۆی دیاری کردوە بە جۆرێک کە ئەو بۆی دیاری کردو ئاوا ئیسفادە بکا لەو نعمەت و ئیمکاناتە ئەو ئەبێ بە بەندگی و عبادەت مەسەلەن تاجرێک ئەتوانێ تجارەت بکە بەندەی خوایش بێ هەروە کە ئەتوانێت تجارەت بکە و خلافی بەندەگی خوا بکە بێ ئیش و بێ کار نەبێ و خەریکی شتێک بێ و ئەتوانێت لە مەدانی تجارەتە ئیش و کارکە ئالە بە ئەوە خەریکی تجارەت ئەبێ کە لەبەر ئەوەی وەک مەسئولیتێک خەریکی تجارەتەکە ئەبێت و تەنها هەدەفی ئەوە نییە کە سەرەت و ماڵی زۆر بێ هەمیشە لە بیری ئەوە بێت کە خوا چی پێ خۆشە ئاوا بکە چی پێ ناخۆشە ئاوانەکە دەی ئەوە تجارەتێکە کە لە عینی ئەوەوە ماڵی پێ کەس ئەکرێت و سوودی پێ کەس ئەکرێت لە عینی ئەوە بەندگی خوایە و خوا بەوە لە ئینسان ڕازی ئەبێ و لێی خۆش ئەبێ. ئەمما ئەکرێ ئەو تاجرە لە جیای ئەوە کە وەک ئەدای وەزیفەیەک وەک ئەدای مەسئولیەتێک تجارت بکە بۆ ئەوە تجارت بکە کە ماڵ و سەوەری زۆر بێت پێتر دێ لەوە نییە کە چی دروسە چی نادروسە خوا چی پێ خۆشە و چی پێ ناخۆشە هیچی لە لای ئەمانەوە نی نیە و گوێ لەوانە نیە هەر بیری لای ئەوەیە کە لە چ ڕێگایەکەوە زۆرتری دەسەکەوێت و ئەگەر چی بکە سەرۆکی زیاتری بۆ سەرۆکی زیاتری دەسەکەوێت میران شتی تر وەک ئەمانە ئەبەن لەو ڕێگانەیشەوە سەروەت و ماڵی دەستەکەوێ ئەو حازرە ئەوانە کاون بۆ ئەوەی کە سەروەت و ماڵەکەی زۆر بێ هەدەفی ئەوەیە کە سەروەت و ماڵی زۆر بێ دەی ئەمیش هەرێک ئەی تجارەت ئەکا بەڵام چون هەدەفی سەروەت و ماڵەکەی و هەدەفی ئەوەیە کە ئەدای مەسئولیت بکە و ئەدای وزیفە بکە وەزیفە و مەسئولیەتێک ئەداکە جا لەبەر ئەوە کە وەزیفە و مەسئولیەت ئەداکە ئیتر هەمیشە لە بیری ئەوەیە کە خوا چی پێ خۆشە لە تجارەتە ئەوە بکەن چی پێ خۆش نیە ئەوە نەکە ئەمە کەوتریان هەدەفی ماڵ و سەرۆتەکەیە ئیتر بیری بەلای ئەوە نیەکە چی دروسە و چی نادروسە و خوا چی پێ خۆشە و چی پێ ناخۆشە ئەوەیە کە تجارەتەکەی ئەبێتە خلافی بەندەگی و ئەبێتە گوناه و نافەرمانی وە هەروا لە هەر شتێکی ترە لە کەشاوەرزیە لە سەناتا لە حیوانداریە لە هەر شتێکا ئەکرێ ئینسان بەو ئیش و کارە بەندگی بکە بۆ خۆ و ئەکرێ خلافی بەندگیش ئەگەر لەو ئیش و کاراکە ئەنجامی ئەدا بیری بەلای فەرمانی خواوە بێت بیری بەلای ئەوە بێ کە چی دروسە و چی نادروسە و چی خێرە و چی شەڕە ئەوەی کە خوا پێ خۆشە بیکا و ئەوەی کە خوا پێ ناخۆشە لێی دوورکەوێتەوە ئەو بەندەگیەکە ئەگەر خلافی ئەوە بوو ئەوە ڕێگای سور غێری ڕێگای بەندگی خۆی بکرد دکتۆرێک پزیشکێک کە خەریکە پزیشکی ئەەکە ئەگەر هەدەفی ئەوە بێتە بە معالەجەکردنی نەخۆشان و پارەی زیاتری دەستکەوێت ئیتر چاوی لەمە نەبێت کە بیری بەلای ئەوە نەبێت کرد ئەبێت چی بکە کە خوا پێ خۆشە و ئەبێت لە چی دووری بکە کە خوا پێ ناخۆشە ئەوە بە پزیشکیەکەی گوناه و کاڵ لەخوا دوورەکەوێتەوە و ئەو ئیش و کارەی ئەبێتە سەبەبی ئەوەی کەخوا لە دەمی لێ دوورێ و زیاتر و زیاتر لە دەمی لێ دوورێ تووشی بەربەتی دنیا و ئاخرەت ئەمما ئەگەر پزیشکێک لە ئیش و کارەکەی هەدەفی ئەوە بوو کە مەسئولیت و وەزیفە ئەدا بکە هەدەفی ئەوە بوو کە ئەویش وەک هەر ئینسانێکی تری بەندەی خوا مەسئولیتێک ئەدا بکە و خزمەتێک بە خەڵک بکە جا لەبەر ئەوە ئیتر بیری بەلای بەرنامەی خواوە بوو، چی خوای چی خوا پێ خۆشە ئەوەی ئەکرد و چی پێ ناخۆشە ئەوەی لەوە دووری ئەکرد، ئەوە ئەو پزیشکە بۆ پزیشکیەی کە ئەیکا خەریکی بەندەگی کرد، هەر چۆن نوێژەکەی ئەکا خەریکە بەندەگی ئەکا و عیبادەت ئەکا، هەر وایش وەختێ کە خەریکی معالەجەی نەخۆشێ بێ خەریکە بەندەگی ئەکا. تەنها گۆشەیەک یا چەند گۆشەیەک لە ژیانی ئینسان بکاتەوە و ئیتر مابات بوێ بکات بەڵام گەندەگی ئەوەیە کە ئینسان لە تەواوی ژیانیان لە هەموو ئیش و کارێکە لە هەموو گۆشەکانی ژیانیان فەرمان برداری فەرمانی خوا بێ و متیاعی فەرمانی خوا بێ و ئەگەر وا نەبوو ئەگەر لە بڕێک لە پیش و کارەکان یا نافەرمانی خوای متعالی کرد یا لە هەموویە ئەوە بەدبەختی دنیا و ئافرەتی بۆ خۆی فراهم کردو کەوێتە بەرزەبی جا ئالێ راجێ ئەوەیە کە ئینسان بپرسێ تا خۆی بپرسێ یا کە کەسی تر بپرسێ وەختێ سەرنجام بەندگی کردن و بەندگی نەکردن ئاوایە بەدبەختی دنیا و ئاخرەت و خۆشبەختی دنیا و ئاخرەت گەرچی ئینسان ئەبێ بێ مبالاتی بکە و ئەزانێت کە ئەگەر ڕێگای بەندگی خوا بگرێتە بەر بەشبەختی دنیا و ئافرەتە بێ و ئەگەر لەو ڕێ لابات بەربەختی دنیا و ئافرەتە بێت لەگەڵ ئەوەیشە ڕێ بەندگی خوا ناگرێتە بەر و بەپێ هەوەس و ئارزوخۆی و بەپێی ئەوەی کە شەیتان پێڕێت ئەژیت و ئەو ڕێگای کە شەیتان بۆ دیارێکە ڕۆ ڕێگا ژیانی دنیای کردە هەدەف بۆ خۆی و هەوڵی هەر بۆ ئەوە بوو کە ژیانی دنیای دەستکەوێت ئەو ئیتر حەتمەن تەنها بەرە و عذاب و بەدبەختی ئەبدیت و تەنها لە کاتێکا ئینسان تووشی بەدبختی دنیا و ئافرەت نابێت کە هەدەفی ئەو بێت کە سەرۆک و ماڵی دەستکەوێت هەدەفی ئەوە بێت کە مقام و شۆرەتی دەستکەوێت هەدەفی ئەوە بێت کە شتێک لەو شتانەی کە لە دنیا ئەهلی دنیا و ئەهلی ژیان دنیای ئەیانەوێت ئەوەی دەستکەوێت کە ئەگەر ئینسان ئەو نعمەت و ئیمکاناتەی وا خوا لە اختیاریان قەراری داوە ئەوانەی کردن بە هەدەف هەر بۆ ئەوانە تێکۆشی هەر هەدەفی ئەوە بوو کە ئەوانەی دەستکەوێت تا ئەوەیە کە ئەوێش بێت ژیانی دنیای بۆ خۆی هەڵبژاردو و انتخابی کردووە و ئەوەیە کە ئەوێش بێت ژیانی دنیای خۆشەوێ و ئەوە ئەبێتە سەبەبی ئەوەی کە بەربەستی دنیا و ئاخرەت ئەمما ئەگەر نیعمەت و ئیمکاناتێک کە خوا لە ئیختیاری ئینسانە قەراری داون نەبوون بە هەدەف بەڵکو هەروە کە خوا خۆی بڕیاریدا ئەوە ئینسان لەو نیعمەت و ئیمکاناتە بۆ ئەوە ئیسفادەی کرد کە بەندەگی خوا بکە و ئایا ئیسفادەی کرد کە خوا وەختێ خەڵکەکە هەموو جەمابن و ئەبەنە لای بێت لەگەڵیان ملاقاتێک کات و ببینی خەڵکێک وەرگرن لە بینینەکەی و افتخارێکیان دەستکەوێت و وەک ئەوەی کە ئەهلی دونیا ئەوانەی وا تابعی ئەم فەرمانرەوایانەی دنیایین وا ئەزانن کە بینینی حاکمەکانیان و فەرمانرەواکانیان افتخارە بۆیان و شانازیە بۆیان ئاوەها وازانم ئەگەر بۆیان ڕێککەوت فەرمانڕەواکانیانیان دی و ملاقاتیان کردن دیدەنیان لێکردن ئەو شتێکی زۆریان دەستکەوتووە فەرمانڕەواکە ئەوە وعدەیەکیان پێدا و فەرمان بات کە لە ڕۆژێکی تایبەتە هەموو بگەنە لایکە ئەو ئەو خەڵاتیان دەی خەڵکی شارێک لە شارەکان لە پێش چامان بێ هەموو ئەکەون ڕێ و ئەڕون بۆ لای فەرمان ڕەواکەیان و بەرەو پایتەختەکە هەر کەس خواردنیەک لە هەندێک کاکە دەستی ئەکەوێ لەگەڵ خۆی هەڵەگری و ئێوە لەگەڵ خۆی ئەکەڵ نەڕێ لە ئەو سەرە ڕێژە کە لەوەوە ئەڕۆن لە هەر چەند کیلومترێکە جێگایەک هەیە بۆ ئەوەی کە مسافرەکان دابەزن لەوێ ساحەتێک نام ئاوێک خۆن و زۆرێکیان ئەچێ ناو باق و بێسانەکە و دەسەکەن بە خواردنی ئەو شتانەی کە هەیە و وەختێکە لەزەتی ئەو شتانەی کە خۆن ئەچەشن زیاتر حەزەکەن کە بمێنەوە و زیاتر ئەڕۆن دوورەکەونەوە لە ڕێگایەکە قرارە بۆ ڕێگا بڕۆن ئەڕۆن ناوباکو سەری ئەم درەخت و ئەو درەخت و ئەو دار و ئەو دار بە جۆرێک کە زۆرێک لەوانەی وا و دوای ئەوەی کە زۆرێک ئەخۆن و لەم دار بۆ ئەو دار و لەو لەمنا بۆ ئەولا ئەڕۆن مانوو ئەبن و لەوێ داکەون و خەویان لێکەوێ و ژێنی لە کاروانەکە و لە حاڵێکە ئەوانەوە خۆشیان و بۆشیان بە خۆیانەوە بۆ زانیوانە کە بۆشیات و